نوری نەمر ئەو هەواڵانەی پەیوەندیان بە داهاتووەوە هەیە لە سەردەمێکی نزیکدا ئیمامی بوخاری و موسلیم لە ئوسامەی کوڕی زەیدەوە ڕزای خوای لێبێ دەجێڕنەوە حەزرەتی ئوسامە کوڕی زەیدی کوڕی حاریتێ پێغەمبەری خوایە هەرکات حەزرەتی حەسەنیا حوسینی لە سەرڕانێکی دابنایە حەزرەتی ئوسامەیشی لەسەر ڕانەکەی تری دادەنا جارێکیان کە ڕووی دا هەموویان بوو بەم جۆرە دوعای دەکرد خودایە ڕەحم بەمانە بکە چونکە منیش ڕەحمیان پێ دەکەم پێغەمبەری خوا درودی خوای لێ بێ لە دوا ڕۆژەکانی ژیانی موبارەکیدا ئوسامەی کردە سەرکردەی ئەو سوپایەی کە ئامادەی کردبوو بۆ جەنگان لەگەڵ ڕۆمەکان و ئەرکی تەمێکردنی دوژمنانی خوای لەو ناوچانەدا پێ سپاردبوو کە پێش چەندین ساڵ باوکی تیایدا شەهید کرابوو. بەڵام کە ئوسامە بینی تەندروستی پێغەمبەری خوا درودی خوای لێ بێ بەرەو خراپی دەچێ سوپاکەی ڕاگرت و تا وەفاتی سەروەرمان نەیخستە جوڵە. ئەم ئوسامەیە دەڵێ، ڕۆژێکیان لە خزمەتی پێغەمبەردا بووم، چووبوە سەر بانیژەی یەکێک لە خانووە بەرزەکانی مەدینە و تەماشای دەوروبەری دەکرد، لەو بەینەدا فەرمووی. اني لارا مواقع الفتن خلال بیوتکم کمواقع القطر. ئێستا لە نێو ماڵەکانتان دا هەر وەک باران بارین دابارینی فیتنەکان دەبینم. پێغەمبەری خوا ئەمەی وت و لێمان جیا بۆوە. لە پاش ئەو، کوچە و کۆڵانەکان لە تاو تەوژمی فیتنەکە دەیان ناڵاند. بەڵێ، حەزرەتی عومەر و حەزرەتی عوسمان و حەزرەتی عەلی ڕەزای خوایان لێ بێ وەک قوربانی ئەو فیتنانە شەهید کران. هەر وەک بڵێی فیتنەکانیش بە زمانی بەڵا و موسیبەتەکانیان بە پێغەمبەری خۆیان دەوت صدقت. فیتنەکان حەزرەتی عمر ڕزای خوای لێبێ بە درێژایی ژیانی لە سەرهەڵدانی ئەم فیتنانە دەترسا ڕۆژێکیان کە لە ناو کۆڕێکی هاوەڵاندا لە مزگەوت دانیشتبوو پرسی کەس هەیە لە ناوتاندا دەنگ و باسی ئەو فیتنانە بزانێ کە پێغەمبەری خوا هەواڵی سەرهەڵدانی دابوون؟ هاوەڵی بەڕێز، حوزەیفە، هاتە وەڵام، بەڵێ، ئەی ئەمیری ئیمانداران من دەیزانم. لە بەرامبەر ئەمەدا حەزرەتی عومەر فەرمووی، تۆ کەسێکی بوێر و چاونەترسی، ئادەی بۆمان باس بکە. ئەویش فەرمووی، فیتنە و بەڵای مرۆڤ لە کەسوکار و سامان و نەفس و منداڵ و دراوسێدایە، بەڵام نوێژ و ڕۆژو سەدەقە و فەرمانکردن بە چاکە و، ڕێگری کردن لە خراپە دەبنە کەفارەتی ئەو بەڵایانە و دەیان ڕەوێننەوە حەزرەتی عمر فەرمووی نەخێر من ئەمانە ناپرسم بەڵکو مەبەسم لەو فیتنانەیە کە وەک شەپۆلی دەریا شەپۆل دەدەن ئینجا حەزرەتی حوزەیفە فەرمووی ئەی ئەمیری ئیماندارن جا تۆ چیت داوە لەوانە لە نێوان تۆ و ئەو فیتنانەدا دەرگایەکی داخراو هەیە لە پاشان حەزرەتی عمر پرسی ئایا دەرگاکە دەکرێتەوە یان دەشکێنرێ؟ هەر کە حوزەیفە وتی دەشکێنرێ، حەزرەتی عومەر ڕاچڵەکی و بە دەنگێکی لەرزۆکەوە ئەم چەند وشەیەی لە زار هاتە دەر، کەوابێ ئەو دەرگایە هەرگیز جارێکی تر داناخرێتەوە. جا کە دواتر هاوەڵان لە حەزرەتی حوزەیفەیان پرسی، داخۆ حەزرەتی عومەر ڕەزای خوای لێ بێ دەیزانی ئەو دەرگایە خۆیەتی؟ لە وەڵامدا پێی وتن، هەروەک چۆن دەیزانی لە دوای شەو ڕۆژ دێت، ئاواش دەیزانی کە مەبەست لەو دەرگایە خۆیەتی. بەڵێ، باش دەیزانی کە ئەو بڕوات، ئەو دەرگا داخراوانەی تایبەتن بە یەکڕیزی ئوممەتی محەممەدەوە دەکرێنەوە و فیتنە و فەساد لە گەڵ خۆیدا دەیبات و لە نێو ئوممەتیشدا بیر و ڕای هەمە چەشن و ڕەوتی جۆراوجۆر سەر هەڵدەدات. حەزرەتی عومەر ئەمانەی دەزانی، چونکە هەواڵدەری ئەم ڕووداوانە، زاتی سادق و مەسدوق، فەخری کائینات، حەزرەتی موحەممەد موستەفا بوو، دروودی خوای لێ بێ. کە ڕۆژیشی هات، هەر وەک چۆن پێغەمبەری خوا هەواڵی دابوو، هەروا ڕوویدا حەزرەتی عومەر لەلایەن فارسێکی خائینەوە درایە بەر خەنجەر هەر لەو ڕۆژەدا حەزرەتی عومەر درایە بەر خەنجەر زامێکی قوڵ و برینێکی بەسۆش لە جەرگی یەکڕیزی مسوڵماناندا دروست بوو بەرەی نەیار زۆر بە چاکی ئامانجەکەی هەڵبژاردبوو تیرە بێویژدانەکەشی ڕێک و ڕاست ئامانجەکەی پێکابوو بەڵێ بە وەفاتی ئەو فیتنە و ئاژاوەکان وەک بڵێی بوونە لافاو و جیهانی ئیسلامیان ڕاماڵی بێگومان ئەمە لە لایەکەوە کۆست و پەژارەیەکی گەورە بوو، بەڵام لە لایەکی ترەوە بەڵگەیەکی هێندە بەهێز بوو، هەروەک ئەوەی بە زمانی ڕووداوەکان لە ئەستێرەکانی ئاسمان، لا اله الا اللە محمد رسول اللە، بنووسرێت. سەرکەوتن. لە سوننی ئەبو داود و سەحیحی بوخاریدا ئەم بەسەرهاتەمان بەرچاو دەکەوێت کە خەبابی کوڕی ئەرەت ڕەزای خوای لێ بێ بۆمان دەگێڕێتەوە، پوختەی بەسەرهاتەکەش ئەمەیە، لە سەردەمێکی پڕ ئازار و ناڕەحەتیدا، پێغەمبەری خوا درودی خوای لێ بێ لە پەنای کەعبەدا دانیشتبوو، سەرپۆشەکەی دابوو بە سەریدا، کێ دەزانێ ئەمجارەشیان تووشی چ ئازار و سووکایەتیەک بووبێ؟ ئەو سەردەمە بوو کە هەموو باو و نەریتەکانی جاهیلی وەک چەک لە دژی موسوڵمانان بەکار دەهێنران. هێشتا لە بەندی کۆیلایەتی ئازاد نەکرابووم. خاوەنەکەم و گەورەکانی تری مەکتەب بە جۆرێ ئازاریان دەدام کە چیتر توانای بەرگە گرتنم نەمابوو. جا کە بینیم پێغەمبەری خوا عەلەیهی سەلاتی وەسسەلام تەنهایە، یەکسەر خۆم گەیاندێ و عەرزم کرد، ئەی پێغەمبەری خوا! ئایا لە پەروەردیگار نامپاڕێیتەوە تا کۆمەکی و سەرکەوتنمان بەهاناوە بنێرێت؟ وای دەزانی رسول اللە خێرا دەستەکانی بەرز دەکاتەوە و دەکەوێتە دوعاکردن. نەکەر ئەوەندە، بەڵکو چاوەڕوانی دەکرد دوعای خراپیشیان لێ بکات. بەڵام پێغەمبەری خوا دوور لەم چاوەڕوانییە، ئەمانەی خوارەوەی فەرموو. سوێند بەخوا، ئوممەتەکانی پێش ئێوە ئەشکەنجەی زۆر سەختتریان چەشتووە. ئەیان بۆ دەخرایە ناوچاڵەوە و بە مشار دەکرا بە دوو کەرتەوە کەچی هێشتا لە دینەکەی پاشگەز نەدەبووەوە یاخود هیوایان هەبوو گۆشت و ئێسقانی لە یەکتری جیا دەکرانەوە و تۆسقاڵێک لەرزە نەدەکەوتە ئیمانەکەیەوە واللهی خوای گەورە ئەم کارە تەواو دەکات و بە ئەنجامی دەگەیەنێ بەڵام ئێوە پەلە دەکەن ڕۆژێکدا دێ سوار لە سەنعاوە دەڕوات بۆ حەزرەمەوت و جگە لە ترسی ئاژەڵە دڕندەکان ترسی لە هیچ شتێکی تر نابێت هەروەها حەزرەتی عادی کوڕی حاتەم کە فەرمودەیەکی هاوشێوەی ئەمەی لە پێغەمبەری خوا درودی خوای لێ بێ ڕیوایەت کردووە باس لەو ڕووداوانە دەکات بە چاوی خۆی ئەو ڕووداوانەی دیوە کە پێغەمبەری خوا هەواڵی ڕوودانی دابوون تۆ یەکەم کەسی کە پێم دەگەیت پێغەمبەر درودی خوای لێ بێ لە یەکێک لە ڕۆژەکانی ئەو نەخۆشیەیدا کە بووە هۆی کۆچکردنی بۆ خانەی هەمیشەیی حەزرەتی فاتیمەی، ئەو فاتیمەیەی کە بێ هاوتا بوو لە ناسکیدا و لە هەڵسوکەوت و نیگا قووڵەکانیدا هەر دەدوت خۆیەتی، بانگی کرد و چەند شتێکی چرپاند بە گوێیدا. حەزرەتی فاتیمە بە بیستنی ئەو وتانە، گریە و فیغانێکی وای کرد هەمووانی ڕاچڵەکاند. لە پاش کەمێک، دیسانەوە پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم چەند شتێکی تری بە گوێیدا چرپاندەوە. ئەم جارەیان هێندە شادی گرتی هەر کەسێ بیبینیایە وای دەزانی لە هەموو دەرگاکانی بەهەشتەوە بانگهێشت کراوە لە ڕاستیدا بەلای ئەوەوە هەرواش بوو بەڵێ ئا بەو شێوەیە دڵخۆش و شادومان بوو ئەم ڕووداوە لە چاوی دایکی ئیمانداران حەزرەتی عیشە ڕزای خوای لێ بێ بزر نەبوو پاش کەمێک هۆکاری ئەو ڕووداوەی لێپرسی بەڵام حەزرەتی فاتیمە پێیوت ئەمە ڕازێکی تایبەتە بە پێغەمبەری خواوە و هیچ شتێکی تری نەدەکرد بەڵام لە دوای وەفاتی فەخری عالەم درودی خوای لێ بێ کاتێک حەزرەتی عائیشە جارێکی تر لێی پرسیەوە حەزرەتی فاتیمە بەم جۆرە وەڵامی دایەوە لە جاری یەکەمدا پێغەمبەری خوا هەواڵی وەفاتی خۆی پێدا بۆیە گریە بەڵێ وەفاتی نەبی بە جۆرە خستە گریان و نقمی فیغانی کرد ئەوە تا چوارینەکانی ئەو ڕۆژەی بەسە بۆ ئەوەی دنیا بهێنێتە گریان هەموویان دەبوونە شەوگار. لە جاری دووەمیشدا مژدەی ئەوەی پێدام کە من یەکەم کەس دەبم لە ناو خێزانەکەیدا کە پێی دەگەم. ئیتر لەبەر ئەوە دڵخۆش بوو. لە دوای شەش مانگ ئەویش بە باوکی شاد بۆوە. ئەم وەفاتەی حەزرەتی فاتیمەیش تەسدیقی پێغەمبەری خوا دەکات و دەڵێت. صدق. سوڵح و ئاشتەوایی لە حەدیسێکی شەریفدا کە لەلایەن زۆرینەی ئەوانەی فەرمودەیان گێڕاوەتەوە ڕیواەت کراوە ڕۆژێکیان پێغەمبەری خواسە الله عليه وسلم لە وتاردا ئاماژە بۆ حەزرەتی حەسەن دەکات و دەفەرموێت ڕۆژێک دێت تەنها لەبەر ئەوەی جودایی و ناکۆکی نەکەوێتە ناو ئومەتەوە دەست بەرداری ئەو خیلافەت و سەڵتەنەتە دەبێ کە پێی سپێردرا و بەم جۆرەش دەیسەلمێنێ کە چۆن سەیدێکی کوڕی سەیدە بیست و پێنج یان سی ساڵێک تێپەڕ نەبووبوو بەسەر قسەکانی پێغەمبەردا کە یەک بە یەک هاتنە دی. لە دوای حەزرەتی عەلی، ئەمەوییەکان حەزرەتی حەسەنیان لە بەرامبەر خۆیاندا دیتەوە، بەڵام حەزرەتی حەسەن ڕەزای خوای لێ بێ پیاوی ئاشتی و ئارامی بوو، بۆیە بە وازهێنانی لە سەرجەم مافەکانی خۆی، ئاشتەوایی خستە نێوان ئەو دوو سوپایەی موسوڵمانانەوە کە لە لێواری بەیەک داپژان دابوون. ئیتر بەم جۆرە ئەگەر بە شێوەیەکی کاتیش بێ توانی پشتگیری لە فیتنەیەکی ترسناک بکات. شاعیر چەند جوان وتویەتی. کەریم بن کەریم بن کەریم وجده خیر الانام. ئەو حەسەن کەریمی کوڕی کەریمە، جا چۆن وانەبێ، لە کاتێکدا کە باپیری باشترینی مرۆڤەکانە و مایەی شانازی بوونەوەرانە. کاتێک پێغەمبەر دروودی خوای لێ بێ هەواڵی ئەم ڕووداوەی دا، حەزرەتی حەسەن هێشتا منداڵێکی بچکۆلانە بوو. تەنانەت لەوانەیە هەر تێش نەگەیشتبێ لەوەی پێغەمبەری خوا ئاماژە بۆ چی دەکا. واتە، ئەو لەبەر ئەوەی پێغەمبەری خوا وای فەرمووە، بەم کارە هەڵنەساوە، بەڵکو پێغەمبەری خوا علیە سەڵاتی وەسەلام بۆیە ئەوەی فەرموو، چونکە دەیزانی حەزرەتی حەسەن وا دەکات. بەڵێ، حەزرەتی حەسەنیش تەسدیقی باپیری دەکات و چەندین ساڵ دواتر پێی دەوت، صدقت. سەدەیەکی تەواو دەژی. پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم دەستی خستە سەر سەری عەبدوڵڵای کوڕی بوسر ڕەزای خوای لێ بێ و فەرمووی، ئەم منداڵە سەدەیەکی تەواو دەژی. ئەو بالوکانی ڕوخساریشی لا دەچن. دەگێڕنەوە ئەو زاتە سەد ساڵی ڕێک ژیا و بالوکەکانی ڕوخساریشی لا چوون. جا هەر وەک چۆن پێغەمبەر درودی خوای لێ بێ بە پێی نهێنی ئایەتی، ولآخرة خیر لک من الأولی، هەر ساتێکی ژیان لە چاو ساتەکانی پێشووتریدا بەرزتر دەبۆ و پلەیەکی تری کەماڵی دەبڕی و هەردەم حاڵی پێشووتری بە بەراورد لەگەڵ حاڵی دواتریدا بە کەم دەبینی و بەم هۆیەشەوە لە ڕۆژێکدا سەد جار ئیستیغفاری دەکرد بەو شێوەیەش ئوممەتەکەی ڕۆژ دوای ڕۆژ هەنگاوێک زیاتر لە ناسین و تێگەیشتنی پێغەمبەرەکەیاندا بەرەو پێش دەچن و لە بەرامبەر هاتنەدی ئەو هەواڵانەی سەبارەت بە داهاتوو دا بوونی، ئیمانیان تۆزێک زیاتر دەبێت و ڕوو لە پێغەمبەرە نازدارەکەیان دەڵێن، بەڕاستی تۆ پێغەمبەری خوای. نووری نەمر.